ئامێر. لاپەڕە سەد و پەنجا و سێ. خوێنەر. کاتێک داوای خۆڕزگارکردن لە دەست شارستانێتی خۆرئاوا دەکەیت، پێم وابێت هەموو ئەو شتانە دووتێ ئەوە دەخەیت کە دەچنە چوارچێوەی ئامێرەوە. وانە؟ گاندی. ئەم پرسیارە جارێکی دیکە ئەو زامە دەکولێنێتەوە کە خوێندنەوەی مێژووی ئابووری هندی، میستەر دۆد، لە نێو ناخمدا دروستی کرد، وروژاندنی ئەو پرسیارە تووشی ئازارێکی زۆرم دەکات، چونکە ئەوە ئامێر بوو کە هندی هەژار خست. زۆر دژوارە بتوانرێت مەزندەی ئەو زیانە بکرێت کە مانشستەر دووچاری کردین. بەهۆی ئەو شارەوە پیشە هندییەکان هەرەسیان هێنا و هێندەی نمەبوو بە تەواوی بفەوتێین. دەربڕینەکەی من بەجێ نییە، چونکە چۆن دەکرێت سەرکۆنەی مانشستەر بکەین؟ ئێمە ئەو جلوبەرگانە لەبەر دەکەین کە مانشستەر بۆ ئەو مەبەستە دەیانچنێت. ئەو ئازایەتیەی بەنگال نواندی دڵخۆشی کردم، ئامێرگەلی ڕستنیان شک نەبرد، ئیدی ڕێگا سەرەتایەکەی لەمەڕ ڕستنی دەستیان ژیاندەوە. وەک ئاشکرایە بەنگال هانی پیشەسازی ڕستن دەدات لە بۆمبای. گەر بایکۆتی هەموو ئەو کاڵانەیان بکردایە کە لە دەرەوە دروستکراون کارێکی باشیان دەکرد. ئامێر پەژارەیی لە ئەوروپادا بڵاو کردەوە. بەڕیتانیا لە کەناری هەڵدێردایە. ئەو ئامێرەش کە هێما بۆ شارستانێتی نوێ دەکات، گوزارشدا لە دۆخێکی چەوت و نابەجێ. کرێکارانی کارگەکانی ڕستن لە بۆمبای بوونەتە کۆیلە، بارودۆخی ژنانی کارگەش لەوێندەر جێی بەزەییە. پێش بوونی ئەو کارگانە ژنان لە برساندا نەدەمردن. گەر سەرشێتی ئامێر درێژ بێتەوە و سەرلەبەری هێند بگرێتەوە، ئەوا بەدبەختی تیایدا تەشەنە دەکات. ڕەنگە ئەوە وەک بیدعەیەکی نوێ دەربکەوێت، بەڵام پێموابێت باشتر وایە بۆ هەند کە بەردەوام بێت لەسەر کڕینی کوتاڵی بەڕیتانی وەک لەوەی ئەو کارگە لەسەر خاکی دروست بکات. ئێمە بەهۆی بەکارهێنانی کوتاڵی بەڕیتانی پارەکەمان بە فیڕۆ دەدەین، بەڵام بەهۆی لاساییکردنەوەی بەڕیتانیاوە پارەکەمان کۆدەکەینەوە و خوێنمان دەڕێژین و قەوارەی ڕۆحیمان نابوت دەکەین. دەتوانم بۆ ئەم قسانەشم کە دەیکەم خودی کرێکاران خۆیان بە گەواه بگرم. ئەو کەسانەی کە بەهۆی کارگەکانەوە سەرمایە خردەکەنەوە ناتوانن لە سەرمایەداران باشتر بن گەوجێتیە ئەگەر بڕوامان وابێت کە ڕۆکفلەرێکی هندی دەشێت لە ڕۆکفلەرێکی ئەمریکی باشتر بێت لەوانەیە هەند ئازادی خۆی دەست بخاتەوە بەڵام زۆر دژوارە ئەو هەندەی کە بە ڕێگەی خراپە دەوڵەمەند بووە ئازاد بێت مەخابن پێویستە لەسەرمان دان بنێین بەوەدا کە دەسەڵاتی ئینگلیزی لەلایەن گرووپێک لە ئێمە کە خۆیان بە ئینگلیز فرۆشتووە پشتیوانیان لێدەکرێ و ئارامییان بەندە بە بەرژەوەندییەکانی ئەو گرووپەوە چونکە سەرمایە مرۆڤ لاواز دەکات. دەردێکی دیکەش هەیە هیچ لە دەردی یەکەم کەم مەترسیدارتر نییە ئەویش بەرخۆرییە لە ژیانی سێکسیدا. ئەوانە دوو ژەهری کوشوندەن. پێوەدانی مار کەم مەترسیدارە لەو مەترسیەی کە یەکێک لەو دوو دەردە دروستی دەکات. پێوەدانی مار تەنها کار لە جەستەمان دەکات، بەڵام ئەو دوو دەردە جەستە و ئەقڵ و ڕۆحیشمان پێکەوە لەنێو دەبەن. هەر بۆیە پێویستە لەسەرمان بە گەشەکردنی پیشەسازی ڕستن لای خۆمان شا گەشکە نەبین. خوێنەر. کەواتە ئایا پێویستە ئەو کارگانە دابخەین؟ گاندی، ئەوە کارێکی دژوارە، چونکە ئاسان نییە ئەو شتانە لەنێو ببرێن کە هەن. هەر بۆیە دانایی وا دەخوازێ لەسەر دروستکردنی کارگەکان بەردەوام نەبین. هەروا ئێمە ناتوانین سەرکۆنەی پیشەسازان بکەین، بەڵکو پێویستە بەزەییمان پێیاندا بێتەوە. هاوکات نابێ چاوەڕوانی ئەوەشیان لێ بکەین کە دەستبەرداری کارگەکانیان بن، چونکە ئەوە خەیاڵێکی خاوە. بەڵام لە تواناماندا هەیە داوای ئەوەیان لێ بکەین کارگەگەلی نوێ دروست نەکەن. ئیدی ئەگەر توانیان بە ڕۆشنی لە مەبەستمان تێ بگەن، پەیتا پەیتا چوارچێوەی کارەکەیان بچووک و بەرتەسک دەکەنەوە. هەروەها دەشتوانن سەرمایەکەیان بۆ زیندووکردنەوەی پیشە دەستییە کۆنەکان بەکار بهێنن و زێدەگەی بکڕنەوە. هەڵوێستی پیشەسازان هەرچۆنێک بێت، ئەوە ڕێگا لە میللەت ناگرێت بایکۆتی ئەو شمەکانە بکات کە بە ئامێر دروستکراون، گەر میللەت بیەوێت بایکۆتیان بکات. خوێنەر، تا ئێستا تەنها هەر باسی ئەو کوتاڵانەت کردووە کە بە ئامێر دروستکراون، بەڵام زۆر شتی دیکەش هەن بە ئامێر دروستکراون، ئایا پێویستە ئەو شتانە لە دەرەوە بهێنین یان لە نێو وڵاتەکەماندا کارگەگەل بۆ بەرهەمهێنانیان دروست بکەین. گاندی. لە ڕاستیدا خودی ئامێرەکانمان خۆشیان هەر لە ئەڵمانیا دروست کراون. کەوابوو سوودی چییە باس لە شووشە و دەرزی و دەنکە شقارتە بکرێ؟ من بۆ هەموو ئەمانە تەنها وەڵامێکم هەیە، ئەویش ئەمەیە. پێش ئەوەی ئەو پیشەسازییانە بهێنرێن بۆ هەند، هند چۆن دەژیا؟ با ئێمە ئەوە بکەین کە تا دوێنێ باوباپیرانمان دەیان کرد. مادامەکی ناشتوانین بەبێ ئامێر دەرزی دروست بکەین، پێویستە دەست لە بەکارهێنانی دەرزی هەڵبگرین. هەروەها نابێت زۆر گوێ بە جوانی قاپ و دەفرگەلی شووشە بدەین. هەرچی پڵیتەی چراشە، با لەبریان ئەو لۆکەیە بەکاربهێنین کە لە خاکماندا سەوز دەبێت. با چراکانمان لە گڵێنە دروست بکەین. ئێمە لە ڕێگای کارکردنمانەوە بەم شێوەیە پاشەکەوتی بۆچوون و سامانمان دەکەین و پشتیوانی لە سەربەخۆیی ئابڕوویمان سوات شی دەکەین و دەتوانین ئازادی و سەربەخۆیی سیاسیمان دەست بخەینەوە. هەروەها ئەوە جۆرێکە لە خەیاڵ ئەگەر بڕوامان وابێت کە هندیەکان هەموویان دەتوانن خێرا ئەو چاکسازیانە قبوڵ بکەن. هەروا ئومێدی ئەوەش ناکرێت ژمارەیەکیان ببینرێت. ئیدی چەندە ژمارەیەکی کەمیش بێت هەروە بە ئاسانی دەستبەرداری ئەو کاڵایانە بن کە بە ئامێر دروست کراون. بەڵام ئەگەر بیرکردنەوەمان بیرکردنەوەیەکی تەندروست بێت لە تواناماندا هەیە جیاوازی لە نێوان شتی پێویست و شتی کەمالیدا بکەین و شتی کەمالی فەرامۆش بکەین. ئیدی گەر سەرکەوتوو بووین خەڵکانی تر شوێنمان دەکەون و لاساییمان دەکەنەوە و بەم جۆرە جوڵانەوەکە فراوان دەبێ و بەرهەمی خۆی دەدات بەدەستەوە ئەو کارەی کە سەرکردەکان دەیکەن ڕۆڵەکانی گەل بۆ پەڕی خوایش لە سایی دەکەنەوە پرسەکە نە پرسێکی دژوار و نە ئاڵۆزیشە ئێمە من و تۆ پێویستمان بەوە نییە چاوەڕێ بین تاوەکو بزانین خەڵکانی تر ئامادەن شوێنمان بکەون یان نا ئەو کەسانەش کە بەم ئاقارەدا ناڕۆن، ئەگەری ئەوە هەیە هەموو شتێک لەدەست بدەن، تەنانەت ئەگەر لافی ئەوەش لێ بدەن کە ڕاستیان خۆش دەوێت، لایەقی ئەوەن نازناوی ترسنۆکیان لێ بنرێت. خوێنەر ئەدی دەربارەی کارەبا و شەمەندەفەرە کارەبایەکان چی دەڵێیت؟ گاندی. پرسیارەکەت کەمێ درەنگ وەخت کرد و لە ئێستادا هیچ مانایەکی نەماوە. گەر ئێمە بتوانین دەستبەرداری هەڵە ئاسنینەکان بین، مانای وایە دەشتوانین دەست لە شەمەندەفەرە کارەبایەکان هەڵبگرین. ئامێر وەک کونی مار وایە. ڕەنگە ئەو کونە مارێکی تیادا بێت، ڕەنگە سەد ماریشی تیادا بێت. لە هەر جێیەک ئامێر هەبێت، شارە گەورەکان دروست دەبن. لە هەر شوێنێکیش شاری گەورە هەبن، هێڵە ئاسنینەکان درێژ دەبنەوە و شەمەندەفەرەکان ڕێ دەکەن و کارەبا بۆ ڕووناکی بەکاردەهێنرێت. تەنانەت دێهاتەکانی ئینگلیزیش ناتوانن لافیەوە لێبدەن کە هەموو ئەو ئامێرانەیان تیادایە. پزیشکە ڕووسوورەکان بوێرانە پێت دەڵێن، بارودۆخی تەندروستی گشتی لە شارەکاندا بەهۆی زیادبوونی ئامێر و کارگەکان و هۆکارە ئامێرییەکانی گواستنەوەوە ڕوو لە خراپبوون دەکات. لە هەندێک لە شارەکانی ئەورووپادا تێبینی ئەوەم کرد کە میز سامان زیان بە کۆمپانیاکانی گواستنەوەی ئامێر و یاساناسان و پزیشکان دەگەیەنێت بەڵام لەلایەکی دیکەوە دەستگیرۆیی دەکات لە باشکردنی تەندروستی گشتیدا من تەنها چاکەیەک شک نابم ڕوو لە ئامێر بنێت و ئارەزوی بەکارهێنانی بکات بەڵام دەتوانین چەندین بەرگ دەربارەی خراپە و نالەباریەکانی بنووسین خوێنەر مادامەکی ئەو قسانی ئێستا تۆ دەیکەیت دەکرێ بەهۆی ئامێرەوە چاپ بکرێ ئا ئەوە چاکەیەک نییە لە چاکەکانی ئامێر گاندی ڕەنگە هەندێ جار ژەهر وەکی چارەسەر لە دژی ژەهر بەکاربهێنرێت دەڵێ ئامێر لە سەرەمەرگدایە و دەڵێت وریابن وریابن وریای من بن تەنها ئەوانەی کە شێتی لێی داون دەتوانن بە بەکارهێنانی ئامر کەڵک لە من ببینن. هەروەها یاسای سروش بەو جۆرە نییە هەر ئەوەندەی ئارەزووی دەستخستنی بکەین دەستبەجێ بە ئامانج ڕابگەین. چون لەبری ئەوەی ئامر بە چاکەیەک لە چاکەکان لە قەڵەم بدەین، هێندە بەسە خراپەی بزانین تا بە جۆرێکی خۆبەخۆ هەرەس بهێنێت.